بەرنامەی نۆژین لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنامەی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دوو توێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئێوەش هاوڕێمان بن. ژیان زۆر لەوە نەرمونیان ترا کە بیری لەکەیتەوە نەرمونیانیەکەشی پەیوەست نییە بە کاتێک یاخود بە هەلو مەرجێکی دیاریکراوەوە بەڵکو بێکۆتایە هەوڵبدە نەرم و نیانیەکەت هەبێ کە لەگەڵ نەرم و نیانی ژیاندا هەماهەنگ بێ. لە کێشەکانی ژیاندا جێگایەک نییە بۆ ئەحکامی ڕەها، هیچ بوارێک نییە بۆ دۆخی جێگیر لە هەموو کات و شوێنێکدا، تەنانەت ئەحکامەکانی عیبادەت بە پێی دۆخەکە ئەگۆڕێ، نوێژ، شێوەی ڕاوەستان، دانیشتن، ڕاکشان یان تەنها ئاماژە وەرەگرێت بە پێی باری تەندروستی نوێژخوێنەکە و ڕۆژوو بە نەخۆشی و سەفرکردن گۆڕانی بەسەردا دێ. ئەفەرموێ نەرمونیانی لە هەر شتێکدا بێ شان و شکۆ و ڕێزی زیادەکا خوای گەورە نەرمونیان و بە بەزەی و میهرەبانە و کەسی نەرمونیان و بە بەزەی خۆش دەوێ لە ڕێگەی نەرمونیانیەوە شتانێک دەبەخشێ کە لە ڕێگەی توند و تیژیەوە نایبەخشێ. هەر لەبەر ئەوەیە حوکمێکی ژیان بۆ بارودۆخێکی دیاریکراو و کوێرانە مەسەپێنە بەسەر هەموو بارودۆخەکاندا لە ژیانتدا. ئەگەر شکستت هێنا لە کارێکدا، لە ڕۆژێکدا نائومێد مەبە، ڕەنگە لە ڕۆژێکی تردا سەربکەوی، بە مەرجێک بارودۆخ و شێوازت یان هەڵوێستت بگۆڕی. تازەگەری لە گرنگترین پێویستییەکانی ژیانە، هەروەک چۆن ڕۆژ هەموو بەیانێک نوێ بێتەوە و بەهار هەموو ساڵێک نوێ بێتەوە و دێتەوە، گرێبەستی زەمەن هەموو دە ساڵ جارێک نوێ بێتەوە و سەدەکانیش نوێ بنەوە، هەروەها مرۆڤەکان و نەوەکان نوێبنەوە هەروەها یاسای دڵەکانیش نوێبنەوە. ژیان زۆر بەخشندەترە لە مرۆڤ ئەگەرەوەی نەدایتێ کە دەبێ ئەوە بێگومان ناتەواویەک هەیە کە پێویستی بە چاککردنە بە نەرمونیانی هەندێ گۆڕان ئەنجام بدە ئەوسا ئەو شتەی تێدا ئەدۆزیتەوە کە ونت کردووە. ئەڵێن وتویانە کە سیاسەت هونەرێکی ئەشێ یان فەنەلمومکنە هەروەها دەشڵێن بازرگانی هەر وەک ئەوە، ئەویش فەنی ئەشێیە و پیشەسازیش هەر وەک ئەوە و شارستانیش هەر وەک ئەوە و ژیان هەمووی هونەری ئەشێیە. سەرسەختی توندڕەوییە و هیچ بوارێک نییە بۆ زیادەڕەوی و کەمتەرخەمی لە ژیاندا و ئەوانەی خاوەنی عەقڵێکی وشکن ئەوە بێگومان شکست خواردوون. ئەوەی سەرکەوتنی بوێ ئەبێ دڵی خەڵک بۆ لای خۆی ڕابکێشێ، هیچ کەسێک ناتوانێ بە زەبر دڵی خەڵک بۆ خۆی داگیر بکا. نەرمی میهرەبانییە هەر وەک چۆن دڵڕەقی زەبر و زەنگ و سەرسەختی و توندڕەوییە. جا گەر سوننەتی خوای پەروەردگار لەسەر میهرەبانی و ڕەحمەت و سانایی وەستابێ ئەوا هەماهەنگی لەگەڵیدا داوای نەرم و نیانی و کردنەوەی باڵی خۆشەویستیمان لێکە. پێغەمبەر درود و سەلامی خوای لەسەر بێ فەرموێت، ئێمەی کۆمەڵی پێغەمبەران فەرمانمان پێکراوە نەرم بین لەگەڵ خەڵکیدا هەروەک چۆن فەرمانمان پێکراوە کە فەرزەکان جێبەجێ بکەین. ڕاستە کە نەرمونیانی کلیلی سەرکەوتنە چونکە خێر و خۆشی لەگەڵ نەرمونیانی دایە و نەرمونیانی سەختیەکان ساناکا و هۆکارە قورسەکان ئاسانەکا گومانیشی تێدا نیە کە سەرکەوتن بە ڕێژەیەکی زۆر پێویستی بە نەرمونیانە قسەی زبر و توڕەی و ڕقلێبون و هەموو شتێکی لەم جۆرە بابەتانە هەموو خێر و بەرەکەتێک لە مرۆڤ هیچ کەسێک دڵی خۆیت پێ نادا بە نەرم و نیانی نەبێ ئەمە لەگەڵ شتی تریشدا بە هەمان شێوەیە پێویستە نەرم و نیان بی تەنانەت لەگەڵ پلانەکەشتدا هەروەها لە مامەڵەکردن لەگەڵ خۆتدا پێویستە بەرنامە و پلانە تایبەتیەکەت خزمەتکاری تۆ بێ نەک گەورەی تۆ بێ لە نەرمونیانیدا هەموو خێر و خۆشی و بەرەکەتێک هەیە و لە توند و تیژیدا پێچەوانەکەی ئامادەیە. لە ژیاندا توند و تیژی خزمەتی کەس ناکا تەنها زۆردارەکان نەبێ، هەروەک چۆن زیادەڕەویکردن و کەمتەرخەمی شکستخواردن دروست دەکا. خەفەت مەخۆ بۆ شتەکانی دنیا، چونکە دروستکراوین بۆ ئەوەی تاقی بکرێینەوە و تووشی بەڵا ببین تا خوای گەورە بمانبینێ ئایا ئارامگرین. هەربۆیە لەسەر خۆ بە و مەشێوێ و دڵنیابە کە دەرچوونت نزیکە، هەوریش کاتێک چڕ دەبێت و ڕەش دەبێ بەڵگەی ئەوەیە کە باران بارین نزیکە. وتراوە دەوڵەت بە سێ شت ئارام و پێشکەوتوو دەبێ، ئاینی ڕاست و دروست، سیاسەتی حەکیمانە و ئابوورییەکی بەهێز. سەرکەوتن تەنها بە سێ شت دەبێ، ناسینی دوژمن و تۆکمە و پتەوی پلان و کۆکردنەوە و یەکخستنی تواناکان. ئەڵێن ئەو سیاسەتمەدارەی کە بە سوپاسکردن دڵخۆش دەبێ، بە ڕەخنەگرتن بێزار و تووڕە دەبێ، بە چەپڵەی لایەنگران و دۆستانی خۆشحاڵ و شاگەشکە دەبێ، بە فیکە و ناڕەزایی نەیارانی بێ سنوور تووڕە دەبێ، ئەوە سیاسەتمەدارێکی سەرنەکەوتووە. شکستەکانت بکە بە پەیژەیەک بۆ سەرکەوتن، دۆڕانەکانت بکە بە ڕێگایەک بۆ بردنەوە، ستەملێکردنت بکە بە هۆکارێک بۆ ئازادبوون، کۆت و پێوەندیش بکە بە هاندەرێک بۆ ڕزگاربوون. بە جوانی بیر بکەرەوە و بە عەقڵت حوکم بکە چونکە خوای گەورە بەوەوە ئێمەی لە سەرجەم بوونەوەرەکانی تر جیا کردووەتەوە ئامانجێکی ڕوون بۆ ژیانت دابنێ چونکە تەمەن چرکە ساتێکە کە هەردەبێ پێی بگەی پەلە مەکە لە تەحەکوم کردن بە شتەکان چونکە هەندێ جار ڕووکەشەکان دەمانخەڵەتێنن ڕێگا مەدە کە تەنها وشەیەک کاریگەری بخاتە سەرت بەڵکو لەسەر ڕێگای ڕاستت بەردەوام بە ئەگەر بۆ یەکەمین جار کەسێکت بینی لە ڕووکەشی تەحەکومی پێ مەکە بەڵکو لێگەڕێ قسە بکە بە مەنتیق و عەقڵەوە تەحەکومی پێ بکە هەموو هەنگاوێکت بژمێرە بەر لەوەی کە پێش بکەوی چونکە لەوانەیە هەر هەنگاێک بۆ پێشەوە بێیت بە بێ حساب بۆ کردن دەتگەرێتەوە بۆ دواوە. ئەوە ئاسانە کە تاقە خویەکمان خۆش بوێ خویەکی مەزن و باڵا و پاکژ ئەوە سەختە کە هەموو ئینسانەکانمان بە هەموو کەب و کوڕی و خەوشیەکانیانەوە خۆش بوێ ئەوەت لەبیر نەچێ ئینسان شتێکی یان کەسێکی خۆش نەوێ لی تێناگا ئاخر بەبێ خۆشەویستی هیچ حیکمەتێک لە ئارادا نییە ئەگەر فێری ئەوە نەبین هەموو خوڵقێنراوەکانی خوامان خۆش بوێ، نە هیچ لە باری خۆشەویستییەوە دەزانین، نە خواش دەناسین. کەسێک لەبارەی ئەزموونێکی ژیانیی تایبەتی خۆیەوە دوێوەڵێ، کاتێک کە مناڵێکی حەوت ساڵان بووم باپیرم منی بردە لای گۆماوێک و گۆماوی کێڵگەیەک و پێی وتم بەردێک هەڵبدەرە ناو ئەو گۆماوە و سێری ئەو شەپۆلە بازنەییانە بکە کە دروستییەکە پاشان داوای لێکردم لە بری ئەو بەردە وێنا بکەم وتی تۆ توانی شەپۆلی زیاتر لە ژیانت دابهێنیتە کایەوە بەڵام ئەم شەپۆلانە ئارامی و هێمنی ئەو هەموو بوونەوەرەکان تێگەدەن بیرت بێ کە تۆ لە بەرامبەر هەر شتێکدا کە دەیخەیتە ناو بازنەی ژیانتەوە بەرپرسیت و ئەم بازنەیە بە نۆرەی خۆی پەیوەندی لەگەڵ زۆر بازنەی تردا دەبێ تۆ پێویستت بەوەیە لە ئاقارێکدا بژیت کە ڕێگە بدا چاکەی سەرچاوەگرتوو لە بازنەکەت ئارامی و هێمنی و بە ئەوانی تر بگوازێتەوە ئەو شەپۆلانەی کە لە تۆڕەی و ئیرەیی سەرچاوە ئەگرن هەر ئەم هەستانەش بۆ ئەوانی ترە گوازنەوە تۆ لە بەرامبەر هەردووکیاندا بەرپرسی. ئەمە یەکەمین جار بوو کە تێگەیشتم ئاشتی یان ناکۆکی دەروونی هەر کەسێک دەکەوێتە ناو جیهانی دەوروبەری ئەگەر بوونمان پڕ بکەین لە ململانێ و نەفرەت و بەدگومانی و کینە هەرگیز ناتوانین ئاشتی لە جیهاندا بهێنینە کایەوە ئێمە ئەو هەست و بیروباوەڕەمان کە لە ناوەماندا هەڵمانگرتووە لە خۆمانا دەریدەخەین چ ئەوەی باسیان بکەین چ ئەوەی کە بێدەنگ بین. هەر شتێک کە لە ناوماندا هەیە بەرەو جیهانی دەوروبەر بڵاوە بێتەوە، هێنانەکایی جوانی یان ناکۆکی پەیوەندی بە بازنەکانی تری ژیانەوە هەیە، پێویستە ئەو ڕێسایەمان لە بیر بێت، بایەخ بە هەر شتێ بدەین گەشە کات و فراوانە بێ.